ژارگەی ماران تەخمیسی بارگەی یاران هەژار شعری مام هێمنی تەخمیس کردووە بەربەڕۆچکەش هەیە سەرمامە شەوان من چ بکەم ئەم مناڵانە کە بێکراس و کەوان من چی بکەم دڵی بردووم کچە تیوی کەرەوان من چ بکەم دێت و ڕادەبرێ وەکو سەروی ڕەوان من چ بکەم کە بە قوربانی نەکەم ڕۆحی ڕەوان من چ بکەم من نە شەرقیم و نە غەربیم و نە ئەمریکی نە ڕووس نە موسڵمانی بەڕاستیم و نە جووم و نەمەجووس پیر و زورهانم و خورپەی دێ دڵم بۆ کچی لووس قەدی ئەو شۆخە وەکو دووخ و خەدەنگە ئەفسووس پشتەکەم کۆمە وەکو ماڵی کەوان من چ بکەم سەرەلەرزۆک و قوول و چۆکە شل و زگ پەنەما و لا ملم خوارە پشووم سوارە پرووش و کزە چاو چوارپەلم مل بوو لە شیشم بووەتە لانکەی شکاو چوارپەلم مل بوو لە شیشم بووەتە لانکە شکاو تازە هەنگاوی شلم کوانێ دەبێ بۆ شەوڕاو جوانە زۆر جوانە بەڵێ ڕەوتی کەوان من چ بکەم بە زگی برسی خەوم نایە هەچەند وەربکەوم ئارەزووم هەر ئەوەیە نانێ گەرم بێتە خەوم وەکی ڕەشکێکی ڕزی و پسپسە گش قڵپ و گەوم زەبری ئاوزەنگی بڕا و شل بووە دەستی جڵەوم دێ دەنا پرمەی بۆر و بدەوان من چ بکەم دمدمی چی ئەوە دوێنێ بوو ئەمن زۆر کەونم دایکەوای ڕەحمەتی ئەوسایە کوتابووی تەونم وشک و ڕق بوومەوە تازە دەگەڕێم بۆ شەونم زوانی خۆشی هەڕەتی لاوەتی دێتە خەوم ژانی خۆشی هەڕەتی لاوەتی دێتە خەونم کاتی ئاویلکە دەگەڵ زیندە خەوان من چ بکەم خەڵک پێی وایە لە خۆشیانە هەراوگاڵم دێ نا براکەم لە دەسی زاڵمەکان زاڵم دێ ورتەی کۆنەبرینانی دەم ئاواڵم دێ شەو هەتا ڕۆژێ لەبەر ئێشی لەشم ناڵم دێ دێتە گوێم دەنگی گەلۆ و نیوە شەوان من چ بکەم لە چیایان و لە دەشتان و لە لادێ و شاران هیچ شتێک ئێستا نەماوە وەکو جاری جاران دەوەرە سەیرێ بە ڕۆژی مز و گۆپالباران بارگەیان تێکەوە پێچاوە بەڕێ بوون یاران لە دنێوا بە تەنێ پاش ئەوان من چ بکەم دەچمە لای هەر کەسێ بۆ کارێ دەڵێ کوێر و کەڕە یەک دەڵێ لاچۆ لە بەرچاو ئەوی تر ئێژێ هەڕە ئەوی بۆم ماوەتەوە چاوی تەڕ و پێستی گەڕە ژیانی من ئێستەوەکو خۆری دەمی زەردەپەڕە پێم نەما تین و گوڕ و هێز و تەوان من چ بکەم خۆم وەکو زەڕنەقوتە و زاڕۆڵەکانیش ڕوتن حوتی وام هەن کە دەمی خواردنێ وەک حەوحوتن دوێنێ ئێوارێ لە سەربانی هەڵم خستوتن سروەهات خونچە گوڵی باخی ئەدەب پشکوتن باخەوانی گەرەکە تازە جەوان من چ بکەم خاڵە باس یادی بەخێر ئەو دەمی دایکی مردبوو هەروەها وشک و برینگ نایە قەبر نەی سردبوو دەیەکەی ئێمە هەمووی دێم و تەلان و گرد بوو ئاو نەبوو ئەو دەمی هێمن مەلەوانی کورد بوو ئاو شکر زۆرە وەرن زوو مەلەوان من چ بکەم من کە چینگێڕی هەموو سوورە گوڵی پەڕپەڕ بووم ڕەنگە هەر دڕکی پەڕی و لێرە بکە بۆ من شین تێبینی ئەم دوونیوە بیتەی کۆتایی هی مامۆستا هێمنە خاکە لێوەی بەهارە بەهار بەهاڕەهاڕی ئاو هەڵدێر شەودێر بە شەواوی ئاژنکراوی ئاودێر گوڵ لە پەنای گەڵی سەوزی بێوەنەوز ئاونگ لەسەر گەڵای وردی پنگ گەزیزەی زیز لە ئاوایی گەزیزەی زیز بە تەنیایی گوڵاڵەی گڕگرتووی پاراوی ڕێژنە بەیبوونی بە بۆنی جیرانی هەڵاڵە هەڵاڵەی ڕواوی پەساری کوێستان کوێستانی پساندووی زنجیری زستان وەنەوشەی بنەوشی بناران ملکەچن هەزاران هەزاران هەر گیابەندە لە بەندی گیاخاوە لایەک هەڵز و بیزایە ئەو لا کارگی کەمایە زەوی لە خۆشیان کاسە ڕێواز کیژە بڵباسە کەوڵی سەوزی گیاکەوڵە پاناوک و دەشت و چڕ و دۆڵ و ڕوتەن و کێڵگە و بەیاری داگرتووە کانیاوی بنبەردی بناری شاخ ڕوونتر لە چاوی قرژاڵ ڕەنگ تەرز سەربەرز و بێوێنە لە نێو گۆڕکی هۆدەکەدا بە سپایی دایسێ دەسووتێ و دڵان وە سووتمان دەخا دەناڵێ و بەردان وە ناڵە دێنێ دەلەرزێ و هەردی وە لەرزە خستووە دیمەنی ماتوو بەڕواڵەت تێکشکاوی سەرنجڕاکێشە تەمەنی چوەتە سەرێ بەڵام تاوتینی ڕۆژانی لاوەتی تێدا دەبینێ جۆگە و جۆباری ڕوخساری حەکایەتی تاڵی ئارەزووە پێک نەهاتووەکانی دەگەیەنێ دەڵێی لە هەر قوڵکە و چین و چروکێکدا سەدان و هەزاران هومێد و هیوای ناشتووە فرمێسکەکانی شوێنوارێکی دیکەیان لەسەر گۆنای جێهێشتووە سوێراوەکان شۆرەکاتیان بە پەلە پروزە خستۆتە جێ سەوزایی بەهار قەڵمبازی درێژی بەرەو پاییزی بێوادە هاویشتووە پیسۆز بە بیریش پیرە پڕشۆقە بەتینە گرشە دەکا هەتە بۆم وەگێڕە بە ئاهەنگێکی نەرمولەرزۆ بە دەنگێکی گەرم و دڵگر دەڵێ ئەو وەختەی دەستی نەوەستاوی وەستای سروشت منی بەو چەشنە داڕشت کردمیە بەرپرسی ڕووناکی ڕووناکی بەرچاوی خەڵک لە سوتەمەنی چم نەبوو هەڵیکەم نەنەوت نەدەستە چیلە نە ئەستێ نەپوشوو شەوگاری درێژ و ڕەشی بەسام ئاسمانی بێ ئەستێرە و کژ و ماتی کوردەواری داگرتبوو کوندی شوومی نەگبەت و چارە ڕەشی لە گوێسوانەی سەربانی پانوبەرینی وڵات هێلانەی کردبوو کوڵی دڵ ئیحساسی گاڵتەپێکراو ئاگری بنژی لە مۆی لە مێژینە تاوتینی دەروون خۆمی هەڵکرد بڵێسم سووە سەرێ گرفاندم و گڕم گرت ڕووناکیم وەرگرت و دامەوە لە کوێ ڕادەست پێ بکەم کامیانت بۆ وەگێڕم لە تاریک و ڕوونی ژیان لە ناڵەی جودایی لە هەواری خاڵی لە پێشەکی لە پاشەڕۆک بەیتی دمدم و بەسەرهاتی شاو گەداشم هەڵگێڕ و وەرگێڕ کرد ئەوەی دیاری بوو پێشکەشم کرد ڕەنگە زۆریانت بیستبێ واچاکە شتێکی نوێ باس بکەین گەرچی کۆنە بەڵام نەگوتراوە بەیتی شەڕ لەگەڵ بە بەڵکو ماندوویی لە لەشت دەرچێ و بیکەینە پردەبازی سەفەری درێژی شەو لە شەماڵ بدوێی شەماڵ بە لرفە لرف و لورە لور پەیتا پەیتا بە تۆز و خۆڵ و گەردەلوول دەنگدانەوەی خڕ و پڕ و دەر و دۆڵی سەڕڕی بە گوێمدا دەدا چاوی پڕدەکردمەوە ورد دەخیزی بەسەر و چاوم هەڵدەپرژاند دەیگۆڕان دەینەڕان دەیگوت کڕ بە کەڕ بە کوێر بە مات بە لێم گەڕێ با بە ئەسپی لێم گەڕێ با ئەسپی خۆم بە تەنێ لینگدەم نازانم چیت گەرەکە ئەمن سوڵتانی کوێستانم ئەمن هەوام ئەمن تۆزم ئەمن پۆزم زۆر بەردی قورسی لە تلناتوم لەسەر ڕێی خۆم تلاندۆتەوە زۆر گۆم و بەندی مەندی پنگاو کراو و قەتیسماوم تەفروتونا کردووە خامۆش خەونی خاپورکردنی وڵات لە خەفەنگی فەرامۆشی ون دەکرێت دیسان ئەنگژام دەبوو پەلاماری دەدام بە ڕق و خینەوە فوی لێ دەکردم دەهاتم کز بم پشتم دەچەماوە ئەمما کردنۆشم نەدەکرد دەهاتەوە بیرم ئەوەرکەی لەسەر شانمە قورسترە لەو بڕکەی لە شانم دەگەڕێ وردە وردە بە خوو گەملە شەوق شەق دەکرا ڕووناکی بەسەر تاریکی زاڵ دەبوو لە ئاسۆی دووری وڵات هەوڵ گزنگی هەتا و ڕوومەتی هەردی ساردی ماس دەکرد شەماڵ لە هەڕ و جیڤان دەکەوت پاشەکشەی دەکرد بە پێ دزە خۆی لە خوارە بایان دەگرت وەها کز دەبوو کە باڵە پەپولەی سوتاوی دەوروبەرمی نەدەبزاوت دیسان من بووم و ڕووناکی ئاخ دنیای ڕوون چەند خۆشە بریا داری بریایان سەرە و بن نەڕوابە خۆزگە لاس لە خەزاڵ و خەج لە سیامەند و شەم لە شەمزین و مەم لە زین دوور نەبووبانەوە بریا لەیلا بە مەزنون و فەرهاد بە شیرین بڕابان خۆزگە دڕکوداڵی سەڕێیان پێشێلکراوی بەرپێی پیاوانەی مرۆیان بان بریا توانیبام لێفەی لەسەر هەتیوان هەڵدەمەوە پیسۆز قسەکانی بە دنیایەک سۆزەوە درێژە پێدەدا لە بەحری پڕشەپۆڵی خەیاڵی ڕۆژان و شەوانی لاوی وەمەلە کەوتووە بزە دێتە سەر لێوی بە یادی ڕۆژانی بزۆزی فرمێز دەڕژێتە سەرگۆنای بۆ شەوانی پڕ لە تاسە و ئەنیسک ئەسرین و بزە تاریک و ڕوونی ژیانی پڕ لە ژانی ئەون پێ دەکەنێ ئەمما لە دڵدا دەگری پێکەنین بەوانەی نازانن چییە گریان بۆوانەی نازانن چ دەکا کاری وی لەوانە تێپەڕیوە پیسۆزم بە داوایەکەم زۆر ستان لە پرسیارم شەرمەزارم لۆمەی خۆم دەکەم بۆ بوومە هۆی سووتانی پتری لەسەر چی خوێم بەزامی دەرونی داکرد ڕەنگی بزرکاوی منیش لەگەڵ دەرد و ئێش ئاشنا کرد ڕەنگی بزرکاوی منیشی لەگەڵ دەرد و ئێش ئاشنا کرد چارە نییە وا باشە گازی کەم پیسۆز پیسۆز لە ناکاو لە قوڵایی جێژاوی خەیاڵ هاتە دەرێ لە مێش بوو لە قسە کەوتبوو هەودای پساوی قسەکانی ئاوا گرێداوە بەڵێ شەماڵ لە فرەکەوت پێش ئەوەی دەنگی تۆپ و تەشەری شەماڵم لە بیر بچێتەوە وردە وردە زریان هەڵی کرد بای سڕی بەیان لێم نزیک و نزیکتر دەبوو وەک شەماڵ بە گاڵەگاڵ نەبوو کەچی لە بنەو بڕ و کەچی لە بنەوە بڕ و بە ئەزمون و شارزا بوو دەیگوت ئەمن شەماڵ نیم ئەمن فێنکایی دەدەم بە وڵات زەوی سەرسەوز زەوی سەرسەوز و دەوەن سەرسەوزتر دەکەم ئەمن کەم و کوڕی پەڵی بەهار پڕ دەکەمەوە ئەمن سەدان چاوی خەواڵووی بەنازم لە خەوی نازی بەربەیان بە ئەسپایی ڕاپەڕاندوە ئەمن ئەرناسکێشی نازدارانی ناسشێوا و ئامێزم پەنای نەخۆش و دەردەدارانە لار و لەنجە و ورشە و گرشەی شۆڕەبی لە من ڕایە بە ڕوو و مازوو و سێچکە و گەڵوان من خڕم هەڵدان خەرمانێ من بە با دەکەم خەرمانی خەم بە با ناکەم شادی دێنم شادی دێنم خەم ڕەتێنم خەم ڕەوێنم بە من دەکەی وەرە کاکە ڕوو لە من کە پشت لەولاکە بەو فڕ و فێڵانە ئاوی ڕەدڵان دەخست و بە ئاوی زەمزەم و کەوسەر دەستنوێژی هەڵدەگرت ڕادەمام تێدەمام تێ نەدەمام ئەوەش ڕاست ناکە ئەوەش ڕاست ناکە دەیەوێ بمکوژێنێتەوە نا نا قەرە لە قەرەی وەش دەدەم کاتێ زریان زانی قسە بێ سەمەرە بە هەموو هێز و توانایەوە هەناسەی ساردی بەوی زەویزی بلوێر بەرە و ڕووم تووڕاند تووڕاندی ئەمما نەی پاتراندم پەتەی کەوتە سەر ئاوێ ئەمما پتونتر ڕاوەستام مێشکی سەری بردم کەچی مێشکی سەری نەبردم تۆزی لێ بڵند کردم ئەمما تۆزێکی بۆ نەرم بووم ئەمما تۆزێک تۆزێکی بۆ نەرم نەبووم ئەویش بە دەردی شەماڵی پارچوو پاشان با سەر با ڕۆژ شنەبا و گژەبا هەموو هەموو ویستی وەستانی منیان کرد و خەونی خامۆشی منیان دی با لە پشوو کەوتن زنجیرەکان پسان کۆت و کەلەپچە لە مل و دەستی خاوەنیان کران دوورخراوەکان نزیک بوونەوە باوەشە سارد و سڕەکان گەرم و گوڕ بوونەوە جارێکی دیکە گڵکۆی شەهید بوو بە جێگای گوڵاڵە و نەسرین پەنجا و حەوتەمین ساڵی تەمەنم بە کێکی ئازادی جێژن گرت گرفە و گرشە و تین و تاوی لاوەتیم گرتەوە ئۆخەی نەمردم جارێکی دیکە وڵاتی بانەگر و تێکشکانی دێوەزمەی گەگرم دی ئێستاش جاروبار سروەیەکی بلاوێن و دڵڕفێن بە پەنامدا تێدەپەڕێ باوەشێنی دڵ و حەسانەوەی مێشکمە بەزمی شعر بەزمی ئەدەب ورینگەی هەست زرینگەی زێوی قاڵی وشە تروسکەی نوکی قەڵەم هەموو و هەمووی لە دەوری پیسۆزی پتر چاوەنواڕی شعرێکی تر، سۆزێکی تر، بەزمێکی تر، وەزمێکی تر و ڕەمزێکی تر بوون. لە نەکاو تاریکی سارد و سڕ وەک قیلی کەوای سپی جێگای ڕووناکی گەرم و بڕی داگرت. پیسۆز لە گرشە کەوت. گێژ وێش سڕ و کاس لە ڕوانینی کۆلکە زێڕینە کەوتمە ژێر بروسکەی هەورە تریشقە. بە کێوێک ترس و لەرز و خەم و کەسەرەوە لەسەر تەرمی بێدەنگ و خامۆشی پێسوس پێسۆز ڕامان جگە لە چەند فرمێسکی ڕوون چی دیم لێ نەدی ئەسرینەکانیش ڕوون بوون و ڕووناکیان دەدا ئاخر دڵۆپ و ئاخر هەناسە ئایسا و سوتا و نەوەستا تا دڵی وەستا وەستا شەو تاریکتر لە شەوە هەور کەوڵی ڕەشی پۆشی ئاسمان بە کوڵ دەگری ڕێژنە شۆرابەی بەرداوە بروسکە بەرەو هەوا فڕی ئەستێرە ون بوو مەل لە جریوە کەوت گوڵاڵە جەرگی ڕەش بووە وەنەوشە سەر لە هەش دەنێ سەوزایی شین دەکا لێرە دار باوەشیان پێکدا دێنن گەڵا فرمێسکان دەڕژێنن ئەدەب ئەستێورە زەمان وجاخ کوێرە سۆڕەبی پرچی لە قوڕ گرت قوڕ خاکی دنیای وەسەر کرد زەوی بۆ سنووری بێ سنووری خەیاڵی هێمن بەرتەنگ بوو لێی تێپەڕی لێی نەگونجا ڕۆیی بەرەو دەریایی بێبەستێنی ڕحمی خوا هێمنە گەورە و پیری هۆزە شاعیری شۆڕشەکەی پیرۆزە ئەو کەسەی دار و دەوەن بۆی دەگری گڵە مەرگت بێ ئەگەر گەرمی لە باوەش نەگری ئەم نووسراوەیە شینگێڕی منە بۆ مامۆستا هێمنی بەڕێز کە لە سروەی ژمارە پێنجدا چاپکرا بوو فەتاحی ئەمیری بەهاری 1365 ی هەتاوی فەرهەنگۆک تایبەتە بۆ وتاری ڕاوەتاژی ئامادەکردنی قازی ئەحمد مشتاخ جێگای هەڵخستن و ئیشککردن و کۆکردنەوەی تووتن و کشمیش بڕکە ساقەت و گوڵ و گەڵا بڕکە شووتی بڕکە هاروێ و خەیار بڕکە بایجان ئاویژە بەرا و زەوی بەراو ئاویزە لە بەراو دەرچوون بەراوەکان پێداویستیان بە ئاو نەما بناوان ئەو جێگایەی بەند و جۆگەی ئاوی لێ هەڵدەبەستێ بناوان هەڵداشتم کاتێک وەرزێر کاری بە ئاو نەما لە بناوان ڕا ئاوەکە دەچۆم دەکاتەوە و بەم کارە دەڵێن بناوان هەڵداشتن بۆگە بۆگەن بۆگەنی و بۆژە پاوان باغ و مەزرای قەدەغەکراو و قۆرغ و جێگا لەوەڕێک کە نایەڵن مەڕوماڵاتی وێکەوێ هەڵەسوون سوێچکە و لق و پۆپی تازەی تووتن و وێنجە هەڵەسوون هێنانەوە ژیانەوە دەستپێکردنەوەی کارێکی فەرامۆش کراوە پێورە وێنجەی ئاخر بەرکە ناگاتە گوڵکردن و کورتە باڵایە داستپەڕێنکردن بە داستپەڕاندن وێنجەی تازە چێنرا و داسپەڕێن دەکەن بۆ ئەوەی پنج و قۆپەنی قەوی بێت ڕەپستە گەنموجۆیەک کە بە تەواوەتی تەواو تۆ و شین بوو بێ کۆڵە پنج پنجێک کە تەواو گەورە بوو بێ و خۆی گرت بێ نەوەندە گەنموجۆی بە باران شین بوو تیشە ساقەتێکی کە تازە شین بووبێ ساردە کێڵ زەوی و مەزرایەکی کە لە قەوس و سەرمایی پاییزدا دەکێڵدرێ و دەچێندرێ دندووکەدان چەقەرەدان چرۆ دەرکردن خوردەبوون دانە خۆرە بوون گزرە گیای گێرە کراو تایە جیسە دێمچێڵ وەرزێرێکی کە دێمچێڵی و بەراوی بەدەستەوە نییە هەقە پەڵە پەڵەی نێوەڕاست مانگی پاییز بارانی زۆر لە نێوەڕاست مانگی پاییزدا دێمەکار مەزرای دێم ئیشکەکەند شیوەردێک کە بە وشکیدا دەچێنرێت شکارتەکێڵ قەرە و ڕەشایی بێ زەوی کە لە دێدا دەژی و خەڵک هێندێکی زەوی دەدەنێ و بۆی دادەچێنە گەندەنێ پاش داچاننی زەوی جاری وا هەیە بارانێکی کەم دەبارێت کە دەبێتە هۆی چەقەرەدانی گەنموجۆی داچێنرا و بەڵام شینی ناکا و پاش ماوەیەک گەنم یا جۆیەکە وشک دەبێت کاتۆر جێلەوەڕێک کە چاک کروسرا بێتەوە و هیچی پێوە نەمابێت بڕکەی وشکی جیا کەپای کەبای پاییز بۆ ئێرە و ئەوێی دەبا بە گیایەکی تایبەتیش دەڵێن کە لە نێو گەنم و شێوەرداندا دەڕوێ و پنجێکی گەورە و خڕ و تۆپ دەکا و لە پاییزدا لە بەرسووکی و خڕ و تۆپی با دەیبا کۆدەگیا گیای شاخی کە دەیدروون و لە تایەی دەدەن وەک کیفار درو تێسوێ کەنگر کەما قەیاغ خوارەبا بایەکە کە نەشەماڵە و نەزریان لا باشی پێ دەڵێن خۆ دە خوارەبایان گرتن خۆ بواردن خۆ شارنەوە نەدی و پێوار ئەو دیوی تەپە و ماهور کورم خڵتەی دووکەڵ کە بە میچی ماڵەوە دەنووسێ خەرار خەشە تەلی سیاجەواڵی گەورە نێرە مەشکەی تەختە یا تەنەکە قۆڵچاغە پارچە پۆشاکێکە لە پارچەی هەرزان ساز دەکرێ و دوو قۆڵی هەیە و تا سەر پشتێن دەگرێ و لە پشتەوە گرێ دەدرێ بوزەڵە بەربێنکە بەربێنکەی بوزی گادۆشکە دەفری شیر دۆشین پێڕک هەرزاڵ زەمهەر ئاردی پاشەکەوت کراو بۆ زستان بۆ دراو گەرمی برژا و برێشکەی هاڕدراو سڕکەن زەوی پڕگیا و فریز و کە بە زەحمەت دەکێڵدرێت